بەڕێزان و خۆشەویستان، خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تا بەردەوامی ئەو ڕێگایە کاروانچی لێ نەبڕێت و کوێر نەبێتەوە بە ئێوەی بەڕێز و خۆشەویست شاد دەبین. ئێستاش لە بەشی یەکەم دەست پێ دەکەین کەوا ئەو پێنج خاڵەی ناسراوە بە ساڵحان و کە بە دەئب ساڵحین ناسراوە دەست پێ دەکەین. یەکەم، ذیکر و یادکردنی خوای عزوجل بە بەردەوامی، لە ژیانی دونیاماندا هەموو کەسێک ذیکر دەکات، دەوڵەمەندەکان هەمیشە ذیکر و یادی پڕۆژە بەرهەمهێنەکانیان دەکەن و هەردەم قەرزەکانیان حسێب دەکەن کە لە لای خەڵکییە و هەمیشە دەرگای قاسەکانیان دەکەنەوە و بە دزی هەژارانەوە پارەکانیان دەژمێرن و بۆنی دەکەن. جۆرێکی تر لە خەڵکی ذیکر و یادی خۆشەویستەکانیان دەکەن و هەمیشە خۆیان دەکەن بە قوربانیان و وێنەکانیان دەخەنە سەر چاویان و شەوانە بە یادی ئەوانەوە خەو دەچێتە چاوەکانیان و کاتێ قسەیان لەگەڵدا بکەیت بەدەم وەڵامت دەدەنەوە بەڵام بەدڵ لەلای ئەوانن و ئاگایان لای تۆ نییە ئەم ذیکرانە و چەندان ذیکری تریش وەک ذیکری دایک بۆ کۆرپەی لە دەست چووی هەموان هەر ذیکرن بەڵام هیچ یەکێک لەو ذیکرانە شایانی ئەوە نییە کە ئەو هەموو کاتەی بۆ بکوژرێت و دنیا هەر چۆنێ ببێ دەڕوات چ دەوڵەمەند بی چ هەژار بی برای گەنج هاوسەرگیری ئەوە ناهێنێت تۆ غەم و هەم و بیر و ئەندێشەت هەمووی بەهەدەر بەریت لە پێناو ژن هێناندا برای دەوڵەمەند پارە ئەوە ناهێنێت تۆ ذیکری بکەیت بەڵکو شایانی ئەوەیە ذیکری ئەو خوایە بکەیت کە پارەکانی پێداویت وەک سوپاسکردنی بەڵام ذیکری ڕاستەقینە و ذیکری شایستاوەیە کە بەردەوام دڵت لای ئەو کەسە بێت کە ئەم بوونەوەرە گەورە و فراوانەی دروست کردووە و ژیان و مردن بە دەستی ئەوە و بەڵگەی ژیری و عاقڵی و تێگەیشتنی کە بیست و چوار کاتژمێر لە یادتان بێت و بە دڵ و مێشک لە لای پەروەردگارەکەی بێت دەی کەواتە شایانی ئەوەن کە خوایش لێیان ڕازی بێت و پاداشتی زۆر گەورەی بۆ ئامادە کردبن واتە، ئەو پیاو و ژنانەی کە زۆر و لەڕادەبەدەر یادی خوا دەکەن، خوایش لە پاداشتیاندا لێخۆشبوون و پاداشتی زۆر گەورەی بۆ ئامادەکردوون. لە ڕۆژی ترسناکی حەشردا ئەوانە بێخەمن، خۆر لێیان نادات، لەژێر سێبەری عەرشی پەروەردگاردا شانیان لێ داهێڵاوە و سەیری ئەو خەڵکە داماوەی گۆڕەپانەکە دەکەن وەک پێغەمبەری ئەکرەم صلی اللە علیه وسلم دەفەرموێت، لە ڕۆژێکدا کەسێک سێبەری نییە کە بچێتە ژێریەوە و لە گەرمای خۆری ئەو ڕۆژە ناهەموارە خۆی بپارێزێت، ئا لەو کاتەدا خوای عزەوەجەل حەوت کۆمەڵ دەست نیشان دەکات و لە ڕێزەکان دەیانهێنێتە دەرەوە بەرەو سێبەری عەرشی ئەعلا دەیانبات و دەی خۆشبەختی بۆ ئێمە ئەگەر یەکێک بین لەو حەوت کۆمەڵە، کە حەوتەمینیان کەسێکە بە پەنهانی زیکر و یادی خوا دەکات و بە ڕادەیەک چاوەکانی وەک قۆخ سوور دەبنەوە و ئاویان لێ دێتە دەرەوە و دەست دەکات بە گریان برای خۆشەویستم خوشکی ئازیز دەبێ من و تۆ چ نرخێکمان هەبێت لەوانەیە جگە لە گەڕەکەکەی خۆمان کەس نەمان ناسێت و باسمان نەکەن چ جای فەرمانڕەوا و کاربەدەستە باڵاکانی وڵات دەی بۆ شتێکت پێ نەڵێم ئەگەر بیکەی گەورە و فەرمانڕەوای هەموو جیهان باست بکات و لە یادیا بیت ئەویش ئەوەیە تۆ زیکر و یادی ئەو بکە چ لە دڵی خۆتدا چ لە ناو خەڵکیدا ئەمەش قسەی من نییە بەڵکو فەرموودەی پێغەمبەرە نازدارەکەتە صلی اللە علیه وسلم کە لە فەرموودەیەکی قودسیدا دەفەرموێت هەر کاتێ بەندەکەم لە دڵی خۆیدا یادم بکاتەوە منیش لە دڵی خۆمدا یادی دەکەمەوە و هەر کاتێ لەناو خەڵکدا یادم بکاتەوە منیش لەناو کۆمەڵێکی زۆر چاکتر لەو کۆمەڵەی ئەودا یادی دەکەم دەی ئیتر بۆچی لەگەڵ خەڵکی بێ ئاگا و دوور لە یادی خودا بژین ئەی بۆچی نەچینە ڕیزی ئەو کەسانەی خوای گەورە لە قورئانەکەیدا بە اولو الالباب ناوی بردوون بە کارێکی زۆر ئاسان ئەویش ئەوەیە بە دانیشتنەوە بە پێوە بە ڕاکشانەوە بە خەوتنەوە زیکر و یادی پەروەردگار بکەین وەک دەفەرموێت کاتەکاندا ذیکر و یادی خوای عزوجلەی دەکرد و سبحان اللە چ پێشەوایەکمان هەیە لە هەموو کەس زیاتر ذیکری خوای گەورەی کردوە ئەمەش وانەیەکە بۆ وتار خوێنان و پێشەوایانی ئوممەت کە هەموو هۆکارەکانی بەرەو خواچوون و ساڵح بوون بە کردەوە بچەسپێنن نەک تەنها بە وتەی دەم یان بە نووسین بیسەرانی بەڕێز و خۆشەویست ئایا حەز دەکەن بچنە ڕیزی تاکانەکان ئەوانەی کەسیان پێناگات یاخود بڵێین یەکەمەکان، مەگەر کەسێک وەک ئەوان لە زیکری خوادا ڕۆچووبێت، دەی گوێ بگرە بۆ پێغەمبەری ئەکرەم صلی اللە علیە وسلم کە چی دەفەرموێت کاتێک دای بەلای کێوی جمداندا، فەرمووی، بکەونە ڕێ، ئەمە کێوی جمدانە و تاکانەکان پێشکەوتوون، هاوەڵان وتیان ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم تاکانەکان چێن؟ ئینجاویش فەرمووی ئەو ژن و پیاوانن کە زۆر و بەردەوام یاد و ذکری خوای گەورە دەکەن ذکرکردن زۆر هەرزانە پارەی تێ ناچێت زۆر ئاسانە و دەست نوێژی ناوێت تەنها جوڵاندنەوەیەکی لێوەکانی دەوێت و خوای گەورەش لە فەرموودەی قودسیدا دەفەرموێت من لەگەڵ بەندەکەمدا دەبم تا زیکرم بکات و لێوەکانی بە یادی منەوە بجوڵێت ئەگەر خوای گەورە بە ڕەحمی خۆی خستینە بەهەشتەوە ئەزانی لە چ شتێکی ژیانی دنیا پەشیمانین دەی گوێ بگرە بۆ پێغەمبەرە نازدارەکەت صلی الله عليه وسلم و بزانە چی دەفەرموێت خەڵکی بەهەشت خەفەت بۆ هیچ شتێکی دونیا ناخۆن کە لە دەستیان چووبێت جگە لە خەفەتیان بۆ ئەو کاتانەی کە ذیکری خوایان تێدا نەکردووە. ئایا هەستت بەوە کردووە کە ئەو کاتانەی ذیکر و یادی خوا دەکەیت دڵت ساف دەبێتەوە لە ژەنگ و ژیوار و پاک دەبێتەوە؟ دەی فەرموو گوێ بگرە بۆ وتەی ئەبو دەڕدا هاوەڵی بەڕێز و دڵسۆزی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم و زانا مەزنەکەی وڵاتی شام کە دەفەرموێت هەموو شتێک سپی کردنەوەی دەوێت و سپی کردنەوەی دڵیش بە ذیکر و یادی خوای عزەوەجەللە خاوێن و سپی دەبێتەوە ئایا دەزانیت ذیکرکردنی بەردەوام بەڵگەیە لەسەر خۆشویستنی پەروەردگار دەی گوێ بگرە بۆ مالیکی کوڕی دینار کە دەفەرموێت علامة حب الله دوام ذکری لأن من أحب شيئا أكثر ذكره لە نیشانەی خۆشویستنی خوایە بەردەوام ذیکر و یادی بکەیت چونکە هەر کەسێک هەر شتێکی خۆش بوێت بەردەوام باسی دەکات فەتح الموصیلیش دەڵێ، ئەو کەسەی بەڕاستی خوای خۆشدەوێت بە ئەندازەی چاوتروکانێک بێ ئاگا نابێت لێی و وەک دەفەرموێت، المحب اللە لا یغفل عن اللە طرفە عین، ئەگەر حەزت کرد خوای گەورە خۆشیەکانی دنیات پێ ببەخشێت وەک ژن و ماڵ و خانوو و منداڵ و ئۆتۆمبێل و شتەکانی تریش بە گشتی، ئەوە ذیکری خوا زۆر بکە لەوانەش زیاترت پێ دەبەخشێت، وە خوای گەورە لە فەرموودەیەکی قودسیدا فەرموویەتی، هەرکەسێ ذیکر و یادکردنی من لە پاڕانەوە و داواکاری بخات ئەوا لە داواکاران زیاتری پێ دەبەخشم. عەلی کوڕی ئەبو تالیب ڕەزای خوای لێ بێت لەگەڵ فاتیمەی خێزانیدا دەچنە خزمەت پێغەمبەر و داوای خزمەتکارێکی لێ دەکەن، بەڵام ئەو دەفەرمێت، ئەی چۆنە شتێکی باشترتان پێ بڵێم؟ وتیان چییە؟ فەرمووی هەموو ڕۆژێ بەیانیان و ئێواران سی و سێ جار سبحان اللە و سی و سێ جار الحمد للە و سی و چوار جار اللە اکبر بکەن. ئیمامی عەلی فەرمووی لەو ڕۆژە بەدوا بۆ تەنها ڕۆژێک وازم لەو زیکرانە نەهێناوە. پیاوێک پێی وت تەنانەت شەوی سفینیش ئیمامی علیش فەرمووی تەنانەت شەوی سفینیش ئەوەش ئیمامی عوثمانی کوڕی عەفانە ڕەزای خوای لێ بێت و ئەوەمان پێ دەڵێت کە ئەگەر دڵەکان پاک و خاوێن بن لە گەرد و تەپ و تۆزی کوفر و دووڕووی و دنیا پەرستی ئەوە لە ذیکر و یادی خوا تێر ناخوات و بەردەوام تینووی ئەو خۆراکەیە خوشکانی بەڕێز و سەنجین ئەتوانیت بەدەم حاجەت شۆرینەوە، بەدەم چێشت لێنانەوە، بەدەم جل شۆرینەوە، بەدەم منداڵ پەروەردە کردنەوە، لێوەکانت بە زیکر و یادی خوا بجوڵێنیت و نەهێڵی هەناسەکانت بە بێهودە بڕوات. جارێک بە سەردان چووم بۆ ماڵی برایەکی موسڵمانم و ماوەی شەو و ڕۆژێک لەوێ مامەوە و لەو ماوەیەدا شتێکی زۆر گرنگم لە خۆشکێشی ئەو برایەدا بەدی کرد کە خوازیارم لە هەموو خوشکێکی موسڵمانی تردا بەدی بکەم بینیم ئەو خوشکە بەدەم سفرە ڕازاندنەوە و چێشت لێنان و خواردن و ئاو و ئامادەکردنەوە هەردەم لە بەردەم خۆیەوە بە سوچی لێوەکانی دەجوڵاند و شتێکی دەوت کە من لی حاڵی نەدەبووم منیش بوو بە خەفەتم بۆیە پێش ئەوەی بگەڕێمەوە و هۆی ئەوم لە برایەکەی پرسی و ئەویش وتی ئەو خوشکەم زۆر سەیرە کەس ناتوانێت وەک ئەو بێت شەو و ڕۆژ بەدەم ئیش و کارەوە و هەموو چرکەیەکی ژیانی زیکری خوا دەکات و من کە برای ئەوم حەسوودی بەو ڕەوشتە بەرزەی دەبەم و هەرچی دەکەم ناتوانم وەک ئەو بم ذلك فضل الله يؤتيه من يشاء هەر لەسەر ئەم شێوازە پیاوێک بە میوانی لە لای زانای خواناس ئیبراهیمی کوڕی ئەدهەم مایەوە و دەڵێت تا بەیانی چەند جار بە خەبەر هاتم دەبینم ئیبڕاهیم بە خەبەرە و زیکری خوا دەکات ئیتر زۆر خەفەتبار بووم بۆ حاڵی بێ ئاگایی خۆم و بەم ئاەتە دڵی خۆم خۆش دەکرد کە خوای پەروەردگار لە قورآانەکەیدا دەفەرمێت ذلكکە فەضل اللهی تیهی من یەشاء ئەگەر خوای باڵا دەست چاکەت بۆ بکات و هاوڕێکی ذکر و هەمیشە ذکر کەرت پێ ببەخشێت ئەوە چاکەی دنیا و ئاخیرەتت دەستکەوتووە و سەیری ئەم پیاوە بکات دەڕوات بۆ سەفەری حەج مەخول دەڵێت بەهیم هات بۆ لام و پێی وتم کە کەسێکی دراوسێی خۆت کە نیازی حەج کردنی هەبێت بۆم دەستنیشان بکە تا لەم سەفەرەدا هاوڕێم بێت دەڵێ منیش پێم وت باشە و بۆم پەیدا کرد پاشی گەڕانەوەی لە حەج چووم بۆ لای بەهیم و پێم وت هاوڕێکەت چۆن بوو؟ وتی باشترین هاوڕێ بوو، زۆر زیکر و یادی خوای دەکرد و بەردەوام قورئانی دەخوێند و فرمێسکی هەردەم حازر بوو، ئەزیەت و ناڕەحەتی هاوڕێکانی قبوڵ دەکرد، دەی خوای گەورە لەباتی من پاداشتی بداتەوە. حەزدەکەیت بزانیت کە خوای گەورە کەی باست دەکات و ناوت دەبات؟ دەی گوێ بگرە لەو ڕووداوەی کە ثابتی بەنانی بۆمان دەگێڕێتەوە و جەعفەر ڕیوایەتی کردووە، ثابتی بەنانی دەڵێت، پیاوێک لە خواناسەکان بە هاوڕێکانی خۆی وت من ئەزانم چ کاتێک پەروەردگار باسم دەکات و هاوڕێکانی واقیان وڕما و وتیان ئەزانی چ کاتێک باست دەکات؟ وتی بەڵێ، ڕابیعەی عەدەوی سەرمەشقێکی زۆر گەورە و مەزنە بۆ سەرجەم خوشکانی موسڵمان تا ئەوان چاوی لێ بکەن و لە خۆشەویستی خوا و یادکردنی و ترسان لە ڕۆژی ناهەمواری قیامەت و ئاگری دۆزەخدا وەک ئەو وابن هەمیشە لە ذیکرکردن ماندوو نەبووە تەنانەت ئەو شتانەشی دەیخوارد ذکری پێدەکردن ئەو جا دەیخواردن دەیگوێ بگرە بۆ ئەم بەسەرهاتە کورتە عەبدوڵای کوڕی ئیسا دەڵێت باوکم ناردمی بۆ کارێک بۆ لای ڕابیعای عەدەوی و کاتێک ڕۆیشتینە ژوورەوە بۆ لای دەبینیم دوو زەمیلەی لەبەردەمی خۆی داناوە یەکێکیان پڕە لە مێژوو ئەوی تریان فستقی تێدا بوو یەکێک لە هاوڕێکانم پێیوتم ئەمە ذیکر و تەسبیحاتی پێدەکات و هەر کاتێکیش برسی بوو لێیان دەخوات ئەی شوێنکەوتوانی محمد المصطفی صلی الله علیه وسلم خوای گەورە ذیکری داناوە لەبەر دوو شت یەکەم هەموو کاتێک مسلمان ناتوانێت نوێژ بکات یان قورآن بخوێنێت یان حەج بکات یان بەڕۆژوو بێت یان خێر و قوربانی بکات بەڵام هەموو چرکەیەک کەوا لە ژیانی دەڕوات مسوڵمان دەتوانێت ئەم کارە گەورەیە کە ذیکر کردنە ئەنجامی بدات چونکە باخەوان بەدەم نەمام چاندنەوە کرێکار بەدەم بلۆک ڕاکێشانەوە وەستا بەدەم بلۆک دانانەوە دوکاندار بەدەم شت فرۆشنەوە و ئەو کەسانی لە شوێنی ئیشکگرتنیاندان بە شوێنی خۆیانەوە و لەبەر خۆیانەوە ئەتوانن لا الە الا اللە یان استغفر اللە یان سبحان اللە بکەن و کێشی کردەوەکانیان قورس بکەن بۆ ڕۆژی قیامەت دووەم ذکر بۆ سڕینەوەی گوناهەکانە بە تایبەت گوناهە بچووکەکان و ئەو گوناهانەیشی لە نێوان بەندە و خوادا ئەنجام دراوە و حەق و ناس لەسەریان نییە وەک چۆن قوتابیەک خەت کوژێنەوە بەکاردەهێنێت بۆ سڕینەوەی هەڵەکانی موسڵمانیش ذیکر دەکات بەتایبەت استغفراللە و هاوشێوەکانی بۆ کوژاندنەوەی تاوانەکانی کە ڕۆژانە لە دەستی دەردەچێت حوذەیفەی یەمانی خالی ڕازی بێت دەڵێت وتم بە پێغەمبەر صلی اللە علیه وسلم من زۆر ئەترسم ئەم زمانم بمخاتە ناو ئاگرەوە چونکە من کەسێکم زۆر بەسەر منداڵەکانمدا دەقیڕێنم پێغەمبەری خوایش صلی اللە علیه و سلم فەرمووی، ئەی لەگەڵ استغفر اللە، واتە خوایە لێم خۆشبە دا چۆنی؟ چونکە من لە ڕۆژێکدا سەد جار استغفر اللە دەکەم. یوسف پێغەمبەر علیه السلام بزانە چۆن لە کۆڕی زیکر گەیشتووە، یوسف پێغەمبەر عەلەیهی سەلات و سەلام ڕووی دەکردە پەروەردگار و دەیفەرموو، ئەی پەروەردگارم! ئەگەر دام بەلای کۆمەڵێک کەسدا کە زیکر و یادی تۆیان دەکرد، لام نەدایە لایان و ویستم بڕۆم ئەو قاچەم بشکێنە کە نزیکە لێیان تا نەتوانم بڕۆم و لەگەڵیاندا دانیشم و زیکری تۆ بکەم. هەر لەبەر گەورەی و مەزنی زیکرکردن بوو کە ساڵحان هەموو ئامۆژگارییەکانیان بۆ خەڵکی لاواز ئەوە بوو کە بەردەوام خوایان لەبیر بێت و هەمیشە زیکر و یادی بکەن لە هەموو جێگایەکدا. پیاوێک هاتە خزمەت ئەبی موسلیمی خەولانی و پێی وت، ئەی باوکی موسلیم، ئامۆژگارییەکم بکە، فەرمووی لە ژێر هەموو درەختێک و هەموو بەردێکدا زیکری خوا بکە، کابرا وتی، ئامۆژگاری زیاترم بکە، فەرمووی ئەوەندە لە زیکری خوادا ڕۆبچۆ تا هەندێ لە خەڵکی وابزانن کەوا تۆ شێتی. هەر زیکرە کەوا دڵە قاسی و ڕەقەکان نەرم دەکاتەوە و نووری باوەڕی تێدا دروست دەبێتەوە و پاش ئەوە حەز دەکەیت کردەوەی چاک بکەیت و لە کاری خێریش خۆت نادزیتەوە سەیری ئەم وتووێژەی نێوان حەسەنی بەسری و پیاوێک کە ڕوویداوە بیکە پیاوێک هات بۆ لای حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێت و پێیوت ئامۆژگاریم بکە چونکە ئاه و سکاڵای دڵڕەقیم بۆ لای تۆ هێناوە، شێخ حەسەنیش پێی فەرموو بە زیکر کردن نەرمی بکەوە و بیخوسێنە. ماوەیەک کردبووم بە عادەت کە لە سلێمانییەوە بەرەو بەغدا دەگەڕامەوە، لە ناو پاسەکەوە عەموودەکانم دەبینی، بە قەراغی جادەکەدا زۆر بە خێرایی تێدەپەڕین، منیش بیرم کردەوە کە لەگەڵ هەموو عەمودێکدا لا ئیلاهە ئیلا اللە بکەم و بەو کارەیش زۆر دڵخۆش بووم، چونکە بەسم بوو لە قیامەتدا یەک یەک ئەو عەمودانە شایەتیم بۆ بدەن کە بە ژمارەی ئەوان زیکری خوام کردووە. بەڵام شەیتان ختورەیەکی ترسناکی هێنا بە خەیاڵمدا و خەریک بوو لەو تۆزە زیکرەیشم بخات، بە شێوەیەکی فێڵبازانە پێی وتم، تۆ ناتوانی وەک سەلەفی ساڵحی ئەم ئوممەتە زیکری زۆر بکەیت و لەیادی خودا ڕۆبچیت و بەم زیکرە کەمەشتەوە دەچیتە ڕیزی دوو ڕووەکان، المنافقون، بۆیە هەر نەیکەیت باشە و لەباتیدا ڕۆژنامەیەک بگرە بەدەستەوە و تا بەغدا تەواوی بکە. پاش ماوەیەک بۆم دەرکەوت کە ئەمە ڕداوێکی ترسناکی شەیتانە بۆ منی هەژاری ناوەتەوە، بۆیە وتم شەیتان بەر نەفرەتی خوا بکەویت کردنی کردەوەی چاکە لە نەکردنی زۆر باشترە و ئەو ئایەتەش پاڵپشتی دەکا ولا یذکرون الله الا قلیلا واتە لەناو خەڵکیدا ذکر دەکەن بەڵام لە پەنهانیدا نایکەن عبدالرحمانی کوڕی یەزیدی کوڕی جابر دەڵێت بە عمەیری کوری هان ئمت دەبینم زمانت لە ذیکری خوا ماندوو نابێت ئایا لە ڕۆژێکدا چەند جار سبحان الله دەکەیت ئەویش لە وەڵامدا وتی، سەت هەزار جار دەیکەم ئەگەر پەنجەکانم هەڵەیان نەکردبێت. ذیکر کردنی پەروەردگار بەڵگەیەکی گەورەیە لەسەر خۆشویستنی پەروەردگار، چونکە مرۆڤ ئەگەر ڕقی لە کەسێک بێت نە خۆی باسی خێری دەکات نە پێشی خۆشە هیچ کەسێک باسی ئەو بکەن بە چاکە، بۆیە یادکردنی پەروەردگار بەڵگەیەکی گەورەیە لەسەر ئەوەی کە دڵەکە خۆشویستی پەروەردگاری تێدا نیە و دڵی بە خوای خۆی ناکرێتەوە. با گوێ بگرین بۆ ئەو وتەی حەسانی کوڕی عەتیە ڕەحمەتی خوای لبێت کە ئەوزاعی دەیگێڕێتەوە و دەڵێت، هیچ کەسێک دوژمنایەتی پەروەردگاری نەکردوە بە شتێک کە خوا زۆر پێی ناخۆش بێت بە ئەندازەی ئەوەی کە کەسێک ناو بردنی خوای پێ ناخۆش بێت یان پێی ناخۆش بێت لە لایدا باسی پەروەردگار بکرێت کۆتایی ذیکر و یادی پەروەردگار بە وتەیەکی زانای خواناس ئەبا سولەیمانی داڕانی کۆتایی پێ دەهێنم کە جێگای دڵخۆشیە بۆ باوەڕدارە ذیکرکەر و شەو نوێژگەڕان و بە ئاگا هێنانەوەشە بۆ غافڵ و بێ ئاگایان ئەبو سولەیمانی دارانی دەڵێت لە سوجدەدا بووم ئاگام لە خۆما نەمابوو خەوم لێکەوت دەبینم لە خەونمدا یەکێک لە حۆریەکان هات و نووکە شەقێکی تێ هەڵدام و وتی پێم خۆشەویستەکەم خەو دەچێتە چاوەکانت لە کاتێکدا پادشای هەموو جیهان بەخەبەرە و بۆ شەو نوێژگەران دەڕوانێت دەی کوێرایی دایت چاوێ خەوتنی پێ خۆشتر بێت لە پاڕانەوەی پەروەردگار دەی هەستە بێکاری نزیک بۆتەوە، خۆشەویستان بە لیقای یەکتر شاد بوون، دەی ئەم ڕاکشانەت یانی چی؟ خۆشەویستەکەم، بینایی چاوم، ئایا خەو دەچێتە چاوەکانت لە کاتێکدا من لە ناو کەژاوەدا بۆ تۆ گۆش کراوم لە فڵان کات و فلان شوێنەوە؟ دەڵێ بە خێرایی بە خەبەر هاتم و ئارەقی شەرمەزاری لە ناو چاوم دەهاتە خوارەوە بە هۆی ئەو هەموو سەرزەنشتەیەوە بۆم. بەڵام چێژ و شیرینی وتەکانی لە دڵ و گوێمدا دەزرینگێتەوە. خۆشەویستان و بەڕێزان و گوێگرانی بەڕێز و خۆشەویست، ئا لێرەدا و بەم جۆرە هاتینە ئەڵقەی یەکەمی خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تاکو دیدار بە خوای گەورەتان دەسپێرین السلام علیکم و رحمەت اللە و بەڕەکاتوه.